شەهرەزاد وتی کابرای ماسیگر گەڕایەوە چووە بازار و دینارێکی دا بەنانەوە ئەوی ژووتی دوو ڕۆژی تربیتەوە نان بەریت ئەم جا دینارەکەت خەرجە بێ جا دەرخوا حافیزی لێکرد و چوە لای قەسا بوو قەرزی ئەویشی دایە و ئەمجا سەوزە فرۆش گۆشت و نان و سەوزەی بردەوە و خۆی کرد بە حەوشەدا گوێی لێ بوو دوبراکەی لە دایکیان ئەپارانە و برسیان بوو دایکیژی پێی ئەوتن پەلە مەکەن ماڵ هیچی زەخیرەی تیا نییە با جۆدر بێتەوە بەڵکو خواردن بێنێتەوە جۆدر سلاوی لێکردن گۆشت و نان و سەوزەکەیدا دەستدایکی ئەویش نزای خێری بۆ کرد بۆ شەو جۆدر دایکی بردە ژوورێکەوە و ئەوەی ماوەتەوە لە سەد دیناری جولەکە دای بەدایکی وتی کە براکانم زۆر پێویستیان بە پارە بوو لەم پارەیە بیان دەرێ بەیانی ڕۆژی دواتر تۆڕەکەی دابەشانی دا و بەرەو گۆمی قارون کە گەیشتە سەرگۆمەکە سوارێکی مەغریبی ترهات و سلاوی لێکرد ئەمیش بەسەر سوڕمانێکەوە سەرنجیدا ئەسپەکەی ئەم جوانتر و لەبارتر بوو لەو مەغریبیە دوێنێ سوارە پرسی دوێنێ سوارێکی وەکو من هاتەیەرە ماسی گرترسا و نکۆڵی لێکرد وتی چۆن شتیوا نابێ کاکە گیان لە پشتەوە قۆڵبەستت کرد و فرێتدایە ئەم گۆمەوە کە قاچی سەر ئاو کەوت مرد ئامۆژگاری کردبوویت کە ئەسپەکەی بفرۆشی بە جولەکەیەک لە مەدانی ئاژەڵان ماسیگر سەری داخست سوارەوتی بە قوربان منیش داواکەم بە هەمان شێوە قۆڵبەستم کەی فڕێم بدەیتە ئەم ئاوەوە منیش برای سوارەی دوێنێم ئەگەر قاچم سەر ئاو کەوت ئەسپەکەی منیش بە هەمان شێوە بە سەد دینار بدە بە جوولەکەکە پارەکەش پێت حەڵال بێ جۆدری ماسیگر ئەمیشی والێ کرد دوای ساعتێ قاچەکانی سەر ئاوکەوتن جۆدر خنکاوەکەی بەجێهێشت و سواری ئەسپەکە بوو گەیان دێمەدان فرۆشتی بە سە دینار بە هەمان جولەکەکە جولەکەکە پرسی ئەویش خنکە ماسی گەروتی بەڵێ جولەکەوتی ماڵی تەماعکاری ئەویشم مۆر کرد جۆدر سە دینارەکەی لە جولەکەکە وەرگرت و بەرەو بازار بۆ خواردن و پێویستەکانی کڕی و گەڕایەوە ماڵ شەوێ بە هەمان شێوە ئەوەی ما بۆ لە سە دینارەکە کردێ دەستی دایکیەوە دایکی سەری سوورما وتی کوڕە شیرینەکەم ئەم هەموو پارێت لەکوێ بوو کوڕەش بۆی جێڕایەوە کە چۆن ئەو مەغریبی قۆڵ بەس کردووە و فڕێ داوەتە گۆمەکەی قارونەوە دایکی شیوتی کوڕەکەم بۆ خاتری خوا ئیتر مەچۆ بۆ ئەو گۆمە بات و شیشتێک نەبی جۆدرەتی بەخوا دایە گیان هەتا مەغریبیەک ما بێ ئەچم خۆ من نایەن خنکێنم ئەوان خۆیان لێم پاڕاونەتەوە تاکو و فریان بدەمە گۆمەکەوە ڕۆژی سێ ماسی گرت چۆ سەرگۆمەکەی قارون دوای کەمێک هێستر سوارێک سلاوی لێکرد کە ئاوڕیدا و سەرنجیدا هێستری ئەم ڕازاوەتر و خورجەکەی پڕترە سوارە پرسیاری کرد دوو کەسەکەی دوێنێ چیان لێ هاات ئەمیژوتی کە هەردووکیانی هەر لێرە قۆڵ بەس کرد و هەردووکیانی فرێدا ئەم گۆمەوە خنکان هەر ئێستا ئەگەرەتەوێ پیان بگەیتەوە خێراکە با تۆش فڕێ بدەمە ئەم گۆمەوە کابرا بزێگرتی وتی ئەوە قەیتانەکە و دەستم لە دواو بەستە فرێم بدا هەروەکو ئەوان ماسیگر پێش ئەوەی فڕی بداتە ئاوەکەوە کابرا پێیوت بیرت نەچێ گەر دەستم دەرکەوت تەوەڕەکەم بۆ هەڵبدا ماسیگر دوایی فرەیدایە گۆمەکەوە نزیکەی سعاتێک چاوەڕێ کرد سەرنجیدا ئەمیان دەستەکانی لە ئاوەکە دەرهێنا جۆدر تۆڕەکەی بۆ هەڵدا و ڕای کێشایەوە کە هاتە کەنار گۆمەکە کلکی دوو سوورە ماسی بەدەستەوە بوو نزای خێری بۆ ماسی گیر کردوتی تۆ نەبوویتایە من شوێن ماسی ئەکەوتم بە جۆرێک نقمە بووم جارێکی تر سەر ئاو نەکەوتمەوە ئەخنکام جۆدری ماسی گرسیۆندی داکە نهێنی ئەم خۆ خنکاندن و هێستر و ئەسپ و جولەکەیە چییە؟ کابراوتی ئەی ماسیگر کەس یەکەم عەبدوسەلام عەبدولەحەت دووەمیان بوو برام بوون جولەکەکە دیسان برامانە منیش عەبدوسەمەدم ناوە کڕیارەکەی بازاڕیش جوولەکە نییە ئەویش برامانە و موسڵمانی مالکیە باوکمان ساحر بوو فێری نهێنی هەڵهێنانی کردین دێ و جنۆکە خزمەتمانەکە باوکمان ناوی عبد ودوودە کە باوکمان مرد هەموو پارە و سامانەکەیمان بەسەر هەر چوار براکەدا بە یەکسانی دابش کرد کتێبخانەکەی مابوو ئەویشمان دابش کردەوە بەڵام لەسەر کتێبێک ناکۆک بووین کە ناوی ئەساتیر ئەوەلین بوو کە لە دنیادا لە وێنەی نییە چونکە ئەو کتێبە نهێنی کردنەوەی دەواازەی هەموو گەنجینەکانی ژێرزەوی تێدا بوو ئیتر هەر برای و ئەویست ئەو کتێبە بۆ خۆی بێ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی کابرای هێستر سوار دەستی کردەوە بە قسەکردن بۆ جۆدر وتی کە ناکۆکیەکە گەشەی کرد لە نێوانماندا ئەو کەسەی کاتی خۆی باوکمی فێرە سحر کرد بوو بوو بە میوانمان و کەوتە نێوانمانەوە قەشەکە ناوی ئبتن بوو پێیوتین کتێبەکەم بۆ بێنن کتێبەکەماندایە دەست ئەوی ژوتی ئێوە کوڕانی کوڕی منن بە هیچ شێوە غەدرتان لێ ناکەم هەر کەسێک ئەوێ ئەم کتێبە بەدەست بێنێ با بڕوات گەنجینەی شەمەردڵ بکاتەوە و نەخشەی گردردون و کلچیۆک و مستیلە و شمشێر پەیدا بکە مستیلەکە دێوێک پاسەوانێتی ناوی بروسکەیە هەر کەسێک ئەو مستی لێ دەست بکەوێ هەموو سەرزەوی ئەتوانێت داگیر بکات و هیچ پاشا و سلتانێک ناتوانێت ببێتە ڕێگر و نەهێڵێت شمشێرەکەش بەڕووی هەر سوپایەکدا ڕابۆشێنرێ ئەوە بروسکێکی لێ دەرەچێ بڵێی هەموو سوپاکە بکوژەی کوژێ بازنەی گردردون ئەویش نەخشەی هەموو جیهانی لەسرە خاوەنەکەی سێری هەر شوێنێکی نەخشەکە بکە شوێنەکە و خەڵکەکە ئەبینێ خۆ ئەگەر بێوێ ناوچەیەک بسووتێنێ ئەوە ئەو شوێنە لەسەر نەخشە گردونەکە ئەداتە بەرخۆر ئێدی ئەو ناوچێ گڕگرێت و ئەسووتێ ئەو کەسە توانێ سێری هەموو ناوچەکانی جیان بکە هەر وەکو ئەوەی کەسەکان لە بەردەمی دابن کلچەوەکە کە هەر کەس بهێنێ بە پێڵوی چاویدا چاویەکرێتەوە گەنجینەکانی ژێر زەوی ئەبینێ مەرجەکەشەوەی هەرکەس ئەو گەنجینەی بۆ نەکرایەوە ئەوە نابێت داوای ئەم کتێبە بکە من و براکانم مەرجەکەمان پەسەند کرد ئەمجا پێوتین پاشا سوورە تەقلایەکی زۆری دا ئەو گەنجینێ بکاتەوە بەڵام سەرکەوتو نەبوو مناڵەکانی پاشا سوورە لە ترساندا ڕان کرد و وڵاتیان جهێشت بە قسەی وتوان مناڵەکانی پاشا خۆیان کردووە بە گۆمێکدا کە لە خاکی میسردا ناوی گۆمی قارونە پاشا سوورە شوێن مناڵە یاخیەکانی ئەکەوێت تا مناڵەکان خۆیانەکەن بەو گۆمەدا گۆمی قارون لە ژێر کاریگەری سیحردا بوو بۆیە پاشا سوورە نەیتوانی خۆی بکا بە گۆمەکەدا و مناڵەکان بگرێ ناچار گەڕایەوە ئیتر ئەوە بوو نەیتوانی گەنجینەی شەمەر دڵبکاتەوە ئەمجا هاتن کە من چارەسەرێک بدۆزمەوە بۆیان منیش ڕمڵم لێدا بۆم تێڕوانی سیرەکەم ئەم گەنجینەیە بە کەسێکەکرێتەوە کە لەسەر گۆمی قارون ئەبینرێ ماسیگرە و ناوی جۆدرە ئەبێت ئەم جۆدرا یەکەیەکە چوار براکە بنێرێتە شەڕی مناڵانی پاشا سوورە کە پاشای پەریانە یەکێکیان زاڵ ئەبێ بەسەر مناڵانی شای پەریاندا کە نازانرێ کامیانە جا هەر کەسە و بەختی خۆی هەر برایەکە چۆر ژێر ئاوی گۆمەکە بۆ شەڕی مناڵانی شای پەریان گەرتوانی بە سەریاندا زاڵ بێ ئەوە دەستی لە ئاوی گۆمەکە دەردێنێ تاکو تۆڕی ماسیگرە نەبێ کە تۆی جۆدر ڕزگاری نابێ ئەوەشی قاچەکانی لە ئاوهێنا دەرەوە ئەمجا ئەو برایەمان کە ئەسپەکانی لێ ئەکڕیتەوە بڕیاریدا کە نەچێتە شەڕی مناڵانی شاسوورەی پەریان و تەما ناکە ئێمەش پیلانمان بۆ دانا خۆی وا دەرخا جوولەکەیە بچێتە شار لە مەدان چاوەڕێ بێ تاکو ئەی جۆدر تۆ لەسەر ئامۆژگاری خۆمان ئەسپەکەمان ئەبیت تا بەردەست براکەمان ئەویش بۆ ئەوەی ئەسپەکانمان نەفەوتێ بە بەرگی جوولەکەوە چاوەڕێی تۆکە دوایی ئەوە بوو سەد دیناری پێدای بۆ هەر ئەسپێک یان هێسترێک ئەوە بوو من چوم شەڕم لەگەڵ کردن و هەردووکیانم هێنایە دەرەوە جۆ دەروتی کاکە ئەو دوانە ماسیە زەردە بوون کابرای مەغریبی وتی نەخێر جۆ درجان ئەوانە دوو دێو بوون ئەم جاوتی جۆ درجان تاکو تۆ لەگەڵم نەبیت من گەنجینەی قارونم بۆ ناکرێتەوە بەقسەم کەو بچۆ پاچ و خاکناز لە شار بێنە با گەنجینەکە بکەینەوە داوای هەرچێک بکەی خەڵات دەکەم ببە بە برام و بەدڵی خۆش دوایی ئەگەڕێتەوە نێو خێزانت جۆدروتی حاجی من بەخێوکردنی دایکم و دوو برام لەسرە ئەگەر لەگەڵ تۆ بڕۆم لە برسانامرن مەغریبی وتیەوە زۆر ئاسانە ئەوە هزار دینار بڕۆ ماڵ و بیدە بەدایکت با خەرجی بکات و پێی بژین پێی بڵێ نزیکەی چوار مانگم پێچێت جۆدر کە هزار دینارەکەی باس کرد دڵخۆش بوو لێ وەرگرت و گەڕایە و شار دایکی تێگەیان دایکی وتی کوڕم خوا پشت و پەنات بێ بڕۆ خەمی منت نەبێ منیش نزای خێرم لەسرە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی 612. سەربووردەی سەفەرەکەی جۆدر لەگەڵ عەبدولسەمەدی مەغریبی. شەهرەزاد وتی کە جۆدر گەڕایەوە عبدوسەمەدی مەغریبی لی پرسی ئاخۆ ڕاوێژت بەدایکت کرد جۆدر وتی بەڵێ نزای خێریشی بۆ کردم ئەم جا مەغریبی جۆدری خستە پاشکۆی هێسترەکەی دای لە ئاوزەنگی و کەوتنە ڕێ ماوەیەکی باش ڕۆشتن ئەم جا جۆدر برسی بوو بە مەغریبی وت ڕەنگە شتێکت بیرچوو بێ مەغریبی وتی وەکو جۆدر وتی ئەی باشە لەم چۆڵەوانێ برسیمان بۆ چی بخۆین ئەوی ژووتی بۆچی برسی تا جۆدر وتی بەڵێ هەردووکیان دابەزین ئەم جاوتی لەم دنیادا حەزت لە چ خواردنێکە جۆدر وتی نان و پەنیر مەغریبی پێکەنی وتی مردت نەمرێ من وتم لە دنیادا حەزت لە چ خواردنێکە خواردنی باش بڵێ جۆدر وتی کاکە گیان مرۆڤ کە برسی بوو هەموو شتێگە خوا ئەمجا مەغریبی وتی مریشکی برژاو باشە جۆدر لە دڵی خۆی داوتی تڕحێ و لەم چۆڵەوانێدا و بێ ئەوەی تەباخ و ئاگر و پێداویستەکانی چێژ لێنانی پێبێ ئەڵێت مریشکی برژاو بەخوا هەبێ و نەبێ ئەم مەغریبیە شێتە بەلا قرتێ وتی بەڵێ حەزم لێتی وتی ئەی برنج بەهەنگوینەوە جۆدر وتی حەزم لەوانەیشە ئەمجا دەستی کرد بە ناوهێنانی چەند جۆرە خواردن خواردنەوەیەک جۆدر کە جۆرەکانی ژماردە بوو سێری کرد 24 جۆرە خواردنی ناوهێنا ئەمجا لە دلی خۆی داوتی با بڵێم هێندە بەسە ئەم جاوتی دەستت خۆش ببەسە کابرای مەغریبی دەستی برد لە تایەکی خورجەکەی سەرپشتی هێسترەکەی سینیەکی دەرهێنا دوو مریشکی برژاوی بەسەرەوە بوو ئەمجا ئەوەی لێگرت و دەستی بردە ناو خورجەکە و سینیەکی زێڕینی تری دەرهێنا کەبابی بەسەرەوە بوو جۆدر سەراسیمە بوو مەغریبی هەر دەستی برد و خواردنی دەرەهێنا و ئەیدا دەست جۆدر تاکو هەر 24 جۆرەکەی لە بەردەم جۆدر ئامادە بوو جۆدر بەدەم نان خواردنەوتی ئەوەیە خورج تەباخ و چێژ لێنەر و زەخیرەی خواردن و ئاو هەموو شتەکانی تیاجێگابتەوە مەغریبی وتی بخۆ هەژار ئەو خورجە جنۆکەی خادمی تایە داوای هەرچێکی لێ بکەم بۆم ئامادەکە جۆدروتی بەڕاستی خورجی چاکە ئەمجا کە لە نان خواردن بوونەوە دەستی برد حەوجۆشێکی دەرهێنا پڕ بوو لە ئاو هەردووکیان دەستیان شت و چوون دەست نوێژیان هەڵگرت ئەمجا نوێژەکانیان کرد مەغریبی قاپەکانی خستەوە خورجەکە ئەمجا دەستی برد مەسینا حەو جۆشەکەیشی تێکرد و خورجەکەی دا بەسەر پشتی ئەسپەکە ناوی خۆیان هێنا و سوار بوون و کەوتنەوە ڕێگا بەدەم ڕێوە مەغریبی لە جۆدری پرسی تۆ ئەڵەی چەند دەمان ڕێگا بڕیوە جۆدر وتی نازانم ئەیژوتی کوڕی باش ئەم هێسترە دێوە ئەتوانێت بە ڕۆژێک ڕێگای ساڵێک ببرێ ئێستاش لەبەر تۆ هێواژ ڕات و ڕێگەی مانگێکمان بڕیوە ئەم جا کەوتنە ڕێ و چوار ڕۆژ بەڕێوە بوون ئێوارە بە هەمان شێوە جۆدر حەزی لە چی بواە بیخوات لە مەغریبی داوایە کرد ئەویش لە خورجەکەی بۆی دەرەهێنا نیوەڕوان و ئێواران بە هەمان شێوە هەر لە بەیانەوە بەڕێوە بوون ئەو چوار ڕۆژە تاکو نیوەشە و ئیتر دا ئەبەزین و لێی ئەنووسن ئەحەوانەوە بەرەبیان بەڕێ ئەکەوتنەوە تاکو گەشتە شاری پاچ و گەسک کە بە شاردا ئەڕۆشتن خەڵکەکە سلاویان لێکرد و هەندێکیان دەستیان ماچە کرد کە مەغریبی گەشتە بەر دەرگای ماڵەوە لە دەواازەیدا دوای کەمێک کچێکی زۆر جوانی شۆخ و شەنگ دەواازەی کردەوە وتی بە خێر بیتەوە بابە گیان باوکیشی وتی هەر بژی ئادەی دەرگای کۆشکمان بۆ بکەوە ڕەحمە گیان کچەکەشی وتی بە چاوان ئەمجا دابەزین و مەغریبی هێسترەکەی بردە شوێنی خۆی و بەستیەوە ئەمجا چووە ژوورەوە و کچەکەی شانێکی هەڵتەکاند و جۆدر بەدوایاندا شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. چووە حەوشەکە و جۆدر بە دوایدا مەغریبی دەستی برد خورجەکەی لەسەر پشتی هێسترەکە داگرت و دەستێکی دایە پشتی هێسترەکەدا وتی بڕۆ شوێنی خۆت جۆدر هێندەی زانی زەوی درزی برد و هێسترەکە چۆ ناوی و ئەم جا درزەکە هاتەوە یەک و شوێنی درزەکە دیار نەما جۆدر لە دڵی خۆی داوتی سوپاس بخوا کە بە سەلامت لەسەر پشتی ئەم هێسترە چەند ڕۆژ ماومەتەوە ئەم جا مەغریبی خورجەکەی دابەشانی دا و جۆدر بە دوایەوە بەدەم ڕێوتی جۆدر مەترسە ئەی پێم نەوتی هێسترەکەم دێوە چوونە ژووری میوان مەغریبی بەکچەکەی وت سفرە ڕابخە کچەش سفرەی ڕاخست ئەمجا هەردەستیە برد و قاپە خواردنی دەرەهێنا و لەسەر سفرەکە دای ئەنا کچەی بان کرد و ناوی خۆیان هێنا و دەستیان کردە خواردن جۆ دەڕوانی چل جۆرە خواردن دانراوە مەغریبی وتی ببورن نازانم جۆ درجان حەزت لە کام جۆرە خواردنە من بە زەوقی خۆم خواردنم داناوە جۆدروتی بڕوا بکە لە ژیانمدا ڕقم لە خواردنێک نەبووە هەرچی دانرابێ خواردومە خوانەی بڕێ ئەمجا دەستیان شت مەغریبی بانگی ڕەحمەی کچی کردوتی کچە شیرینەکەم بچۆ فلانە بخچەم بۆ بێنە لەو بخچانەی جلوبەرگیان تێدایە کچە چوو ئەو بخچەی هێنا مەغریبی دەستێک جلوبەرگی ئاوریشمی شاهانەی دەرهێنا و دایە جۆ دروتی بڕۆ لەو ژوورەی ئەو دی و لەبەری بکە جۆدر سوپاسی کردو بردی کە گەڕایەوە بەو بەرگانە و ئەدوت کوڕە پاشایە بیز ڕۆژی ڕەبق جۆدر لەگەڵ مەغریبی لە ماڵ دامانەوە ڕۆژی بیست و یەکەمین مەغریبی بە جۆدری وت دەی براکەم ئەمڕۆ ئەبێت سەفەر بکەین خۆت ئامادە بکە ئەڕۆین بۆ کردنەوەی گەنجینەی شەمەردڵ ئەمڕۆ ڕۆژی خۆیەتی ڕۆشتن تاکو لە شار چوونە دەرەوە ئەمجا دوو هێستریان بۆ هێنا و سواری بوون و لیاندا و ڕۆشتن تاکو نیوەڕۆ بەڕێو بوون ئەمجا گەیشتە سەر ڕووبارێک مەغریبی وتی جۆدر دابەزە گەیشتین ئەمجا دەستی ڕاکێشا دوو کۆی لە پەیدا بوو ڕەشمەی دوو هێسترەکەیدا دەستیان ڕۆشتن دوای کەمێ کاتنەوەیکێکیان دەوارێکی پێبوو سنگی بۆ چەقاند و هەڵیدا و بەستیەوە ئەوی تریش کە ڕاخەر و پشتی پێبوو بردیە ناو دەوارەکە و ڕایخست و پشتیەکانی بە دەوریدا دانا ئەم جعبد و سەمەت خورجەکەی دانا و دەستی کردە دەرهێنانی قاپی خواردن جۆدری بان کرد و دەستیان کردە خواردن کە لێبوونەوە مەشکە ئاوەکەی هێنا و دەستی کردە خوێندنی عزیمە بەسەریدا لە ناوە دوو ماسیەکە دەستیان کردە هاوار هاوار ئەمیش سەر و مڕ بوو لەسەر خوێندنەکەی لە پڕێکدا مەشکەکە قەبە بوو تەقی هەر پارچەیەک بەلایەکدا دوایی کوڕی پاشا سوورە بە قۆڵ بەسراوی کەوتنە بەردەمی عەبدوسەمە دووتیان ئەی گەورە ئێمە خزمەتکاری تۆین فەرمانت بەچیە تاکو جێبەجێ بکەین عەبدوسەمە دەوتێ بێ گەنجینەی شەمەر دڵم بۆ بکەیتەوە بە قسەشم نەکەن ئەتان سووتێنم هەردووکیان پەیمانیاندا گەنجینەکەی بۆ بکەنەوە بەڵام بەو مەرجەی جۆدر لێرە لای ئێمە بێ ئەگینا ئەو گەنجینەیەمان بۆ ناکرێتەوە ئەمجا قامیشێکێنە خەڵۆزێکی کرد بەو سەریەوە و ئاگری تێبەردا بە جۆدری کوڕی عمەری وت وەرە با فێرت بکەم چی بکەیت چونکە کە دەستم کرد بە خوێندنەوەی عزیمەکە ئیدی نابێ من قسە بکەم جۆدر وتی فێرم کە ئامادەم مەغریبی وتی ئەو خەڵوزە ئەوە تا بۆ پشکۆ منیش بخوردی پێوەکەم فوی پیاکەم تۆیش سێری ئاوی ئەو ڕووبارە بکە کاتێک ئەزانی ڕووبارەکە و شک بوو ئاوی تیانەما دەرگایەک لە بنی ڕووبارەکە دابینی دوو دەستکی پێوە بڕۆ بەو دەستکایەک جار تەقال لە دەرگا هەستێنە ئارام بگرە دواتر دوو جار لی بدە ئارام بگرەوە دواتر سێ جار بە توندی لێیبدا دەرگاوان دێ دەرگاکە کاتەوە شمشێرێکی ڕووتی بەدەستەوە پێت ئەڵێ تۆ ئەو کەسەی کە گەنجینەکەت بۆ کرێتەوە بڵێ بەڵێ ئەوم ئەم جاڵێت ملت درێژ بکە بابم شمشێرە سرد بپەڕێنم تۆش هیچ مەترسە و ملت درێژ بکە ئەویش شمشێر داوەشێنێتەوە بۆ منت بەڵام خۆی ئەکەوێتە بەرپێت ئازار بە منت ناگات بەڵام ئەگەر لی هەڵبگەڕێتەوە ئەوە دەم و دەست ئەتکوژێت دوای بچۆ ژوورەوە دەرگایەک دێتەڕێت کابراەکرد لێ پەیدا بێ ڕمێکی درێژی بەسەر شانەوەە ڕمە خاتە سەر سنگ توەڵێت چۆن تۆ توانی و تا بگەیت هێرە چونکە نەجنۆکە و نە ئادەمیزاد ناتوانن بگەنە ئەم شوێنە تۆیش بەرگی سەرسنگت بکەرەوە بڵێ فەرموو ئیدی دەم و دەست ئەکەوێت و ئەمرێ ئەمجا بڕۆگەی تە دەرگای ژوورێکی دی کابراەکت لێ پەیدا بێ هاوارەکە چۆن گەشتوتە ئێرە تیرێکت تێگرێ تۆیش سنگی خۆت بدە بەر تیرەکەی هێندە زانی ئەکەوێت و ئەمرێ ئەگەر لێی هەڵبگەڕێتەوە ئەتکوژێ ئەمجا دەرگای چوارەم بکەرەوە حەو دێ و بۆت دێن لیان مەترسە دەم ئەکەنەوە بەو نیازەی بتخۆن لێت دێنە پێشەوە تۆیش دەستیان بۆ بەرە ئیتر دەم و دەست لە بەرپێ تاکەون و ئەمرن تۆیش هیچت لێ نایە ئەم جابڕۆ تاگەیتە پێنجەم دەرگا بیکەرەوە مرۆڤێک دێت و ئەپرسێت تۆچەی تۆش بڵێ جۆدرم ئەویش پێ دەڵێ ئەگەر ئەوی تو ڕاز دەکەیت ئەوە دەرگای شەشەمە بیکەرەوە تۆش بچۆ بەردەم دەرگای شەشەم و بڵێ ئادەی ئیسا بە موسا بڵێم دەرگا بکەرەوە دەرگاکە کرێتەوە بچۆ ژوورەوە لای ڕاست و چەپی خۆتەوە دوو ئەژدیها بینیت دەمیان دابچڕن و بۆ دێن هەردوو دەست درێژ بکە بۆیان هەریەکە و دەستێکت ئەگەزن هەمویان ئەمرن ئەم جا بچۆ دەرگای حوتەم بکەرەوە کە چوویتە ژوورەوە دایکت بەرە و ڕوودێ دێتە پێشەوە ئامێزت بۆ ئەگرێتەوە لێ دوورکەوە سەیری لای ڕاستی خۆت بکە شمشێرێک بە دیوارەکەدا هەڵواسراوە دەستی بدەرێ و لە کالان دەری بێنە و لە پیرێژنەی هەڵبسوڕێنە و بڵێ بەرگەکانی بەرت دابکەنە ئەویش ئەڵێ کوڕی شیرینم من دایکی تۆم چۆن ئەبێ خۆم لەبەر چاوی تۆ ڕوت بکەمەوە تۆیش هەربی ترسێنە بەرەبەرە خۆشی لە ترسانە ڕوو دەکاتەوە بەزەیت پێیدا نێتەوە کە هەموو بەرگەکانی بەری داکەن ئەکەوێت وەمرێ ئیدی مەتەڵ و نهێنی گەنجینە کاڵدێ ئەچی دەرگای بەرامبەر دەکەیتەوە سیرەکەی پڕە لە زێ ڕوزی و نەختینەی جوانی بریسکەدار تۆش دەست لە هیچ تێکمەدە بڕۆ ئەو بەر و کەژا و بچووکەی بەرامبرت پردەکەی هەڵبدەوە ئەبینیت شەمەردڵ لەسەر تەختە ڕەوانێک ئەگەر نا دوایی تیا ئەچی ئەی ژوتی جا باشە کێ ئەڵێت ئەو مەرجانەی تۆ بەم باسەکەی هەموویم بۆ جێبەجێکرێ کێ ئەڵێت تیا ناچم مەغریبی و تیمەترسەوانە ڕوحیان لە بەردانە پش بەخوا سەرەکەویت بە سەریاندا ئەمجا سێ چوار جار دووبارەی کردەوە تاکو جۆدر لەبەری کرد ئەمجا عبدو سەمت کابرا دەرگای کردەوە شمشێری لێ بڵند کردەوە وتی ملە درێژ بکە بابی پەڕێنم جۆدر ملی درێژ کرد و کابرا کەوت و مرد ئەم جا چووە دەرگای دووەم بەو شێوە تاکو و تەلسمی هەر حەو دەرگاکەشکان ئەم جا دایکی بەرەو ڕووی هادوتی خوا بێوەیت کا کوڕم جۆدروتی تۆ چیت ئەوێژوتی من دایکتم و بەشیری من پەروەەردەبوویت کوڕەکەم